سڵاوی خوای گەورەتان لەسەر بێت ئیماندارانی بەڕێز و خۆشەویست خوشک و برایانی مسلمان بەردەوامین لە باسکردنی ڕاستیەکانی ژیان بۆ تۆی مسلمان لەژێر ڕۆشنایی فەرمودەی پێغەمەری پێشەوا و ئازیزمان سەل الله عليه وسلم کە وتی بە ئیبن عباس خوالیان ڕازی بێ فەرمووی احفظ الله يحفظ احفظ الله تجده تجاهك واتە خودا بپارێزە خوا دەتپارێزێ ئەگەر تۆ بۆ خوا چۆن بیت دینی خوا بپارێزی دینی خوا سەرخەی خوای گەورە دەتپارێزێ و تۆ سەردەخات ئەمە لە وتاری ڕابردوودا باسمان کرد بەشی یەکەمی فەرموودەکە بوو لەژێر ناونیشانی چی بچێنی ئەوە ئەدووریتەوە ئەمە سنەتی بوونەوەرە و سنەتی کەونە ئەگەر ماڵی خەڵک تاڵان بکەی ماڵت تاڵان دەکرێتەوە ئەگەر خەڵکت بەناحەق کوشتبێ ئەکوژرێیتەوە، لە دەرگای خەڵکی بدەی لە دەرگات ئەدرێتەوە، چی بچێنی ئەوە ئەدوریتەوە، زۆریشمان بە چاوی خۆمان بینیوە، ئەوە بەشی یەکەمی فەرموودەکە بوو کە لە وتاری ڕابردووە لە خزمەتتانا عەرزمان کردن، بەشی دووەمی فەرموودەکە لە وتاری ئەمجارەمانا واین لە خزمەتیا لە ژێر ناونیشانی موسڵمان دەبێ وریا بێ پەنا و هانایی بەس بۆ خوا بێ چونکە بەشی دووەمی فەرموودەکە دەفەرموێ ئیدا سەئەلتە فەسئەل اللە وئیدا استعنتە فاستعن باللە ئەگەر داوایەکت هەبوو ئەوە پەنا بۆ خوا بەرە هانا بۆ خوا بەرە دوای ئەوەی کە هۆکارەکانت تەواو کرد و دەستگرت و بووی بە هۆکارەکانەوە ڕێنماییەکانت جێبەجێ کرد ئەوە دەست لە دەست و قەوەت لە خوا تەنها پشت بە خوا ببەستە تەنها داوا لە خوا بکە ئەگەر دەتەوێ بەهێزترین کەس بی پشت بە خوا بەستە مەگەر لە خوا چاکتر هەیە داوای لێ بکەیت ئەو کەسەی کە پەنا بەخوا دەبا و پشت بەخوا دەبەستێ لە هەموو کەس بەهێزترە وریابن ئەگەر داوا لە غەیری خوا بکەن پەنا بۆ غەیری خوا بەرن ئەوەش شیرکە چونکە بەرنامەی خوا لە هەموو بەرنامەکان چاترە خوای گەورە لە هەموو گەورەکان گەورەترە بۆیە دەبێ ئێمە پشت و پەنامان هەر بۆ خوا بێ ئەلەیس الله بکافین عەبدە مەگەر خوا بەس نییە بۆ عەبدی خۆی بەرێ والله خوامان بەسە جاوریا بە و ئاگادار بە هەر داوا لە خوا بکە بۆیە داوامان لێکراوە کاتێک کە تۆ لە نوێژەکانتا لە سوڕەی فاتیحادا دەڵێی ئیاک نعبد و ئیاک نستعین خوایە من عەبدایەتی هەر بۆ تۆ دەکەم و من داوای یارمەتی هەر لە تۆ دەکەم وریابە بە عمل و کردەوەکانت خۆت بە درۆ نەکەیەوە هەر داوای یارمەتی لە خوا بکە هەر بەندەی خوا بە ئیاک نعبد ئەوە تەوحیدی ئولوهیەتە یەعنی خوایە بەس تۆ خوای منی و من عەبدی تۆم و عەبداتی بەس بۆ تۆ دەکەم و هەروەها ئیاکە نەستەعین ئەوە تەوحیدی ڕبوبیەتە یەعنی خوایە من هانام هەر بۆ تۆیە داوا یارمەتی هەر لە تۆ دەکەم وریا بە خۆت بە درۆ نەکەیەوە بەکردەوەکانت ئەم قسەیە کە دەیکەی ئەوە تا ئیبن تەیمیە ڕەحمەتی خوای لێ بێ فەرموویەتی هەموو کورتکراوەی قورئان لە سوڕەی فاتیحادایە و کورتکراوە و پوختەی سوڕەی فاتیحاش لە ئیاکە نعبد و ئیاکە نەستەعیندایە بۆیە وریا بە کاتێک کە بە قسەوا دەڵێی بە عەمەلیش جێبەجێیکە و ئاگا لێبێ و خۆت بە درۆ نەکەیەوە چونکە ئێمە داوامان لێکراوە ئەی موسڵمان پەنا بەس بۆ خوا بەرین داوا بەس لە خوا بکەین هیچ حەول و قوەتێک هیچ شتێک بەبێ تۆ ناکرێ یا رب العالمین وە هەموو جارێک کە لە ماڵ دەرچووی بڵێ بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الارض ولا في السماء وهو السميع العليم بەناوی ئەو خوایی کە ناوت هێنا هیچ شتێک زەرەدی پێناگە لە ئەرز و لە ئاسمانە بۆیە داوامان لێکراوە لە دوای نوێژەکانە بڵێن لا مانع لما اعطیت ولا معطی لما منعت یعنی خوایە هەر شتێک تۆ بە ئێمەی بدەی هیچ مانعێکی نییە و هەر شتێکیش تۆ نەیدەی بە کەس نادرێ هەرچی تۆ نەیکەی نابێ هەرچی تۆ نەیدەی نابێ بۆیە داوامان لێکراوە کە ئێمە بەردەوام ئەو زیکرانە دووبارە بکەینەوە بۆ ئەوەی پشت بەخوا ببەستین پەنا بەری بۆ خاوەنی سەگەکان کە شوانەکەیە بە شوانەکە بڵێ کاچی شوان ئەو سەگانم لێ دوور خەرەوە چغەیەکیان لێ دەکا و لێیان دوور دەخاتەوە تۆش ئەگەر لە دنیادا سەجی بێ باوەڕان و نەفس و شەیتان و سەگەکان بۆت هاتن پەنا بەرە بۆ خاوەنی سەگەکان کە زاتی ئەڵلایە پشت بە ئەڵلا ببەستە پشت بەخوا ببەستە هانات بۆ خوا بێ ئەوە ئەو کاتە سەگەکان لێ دوور دەکەونەوە سەگی ئێمە شەیتانە ئەو سەگانەی کە وا هەن لە دنیایەدا بۆیە بەڕێزان و خۆشەویستان دەبێ وریابین و ئاگادار بین زۆر جار ئێمە چ وەکو حیزب چ وەکو شەخص چ وەکو حکومت بەکاریان هێناوین دوایش وەلایان ناوین کاری خۆت پێ دەکەن و وەلات دەنێن سەرفت دەکەن دەبێ وریابی ئاگادار بین نەخڵەتێی بە قسەی هیچ و پوچ تەنها و تەنیا داوا لە خوا بکە پشت بە خوا ببەستە تۆ بەندەی خوای واللە ئەگەر بەڕاستی ئێمە پشت بە خوا ببەستین خوای گەورە سەرمان دەخا ڕسقمان دەدا هەروەکو چۆن تەیر بەیانیان لە هێرانەکەی دەچێتە دەرێ هیچ شک نابە دوایی ئێوارە بەسجی پڕەوە دەگەڕێتەوە بۆیە بەڕێزەکانم با لەبەر چاومان بێ با بە ئاگابین تەنها و تەنها داوا لەخوا بکەین جارێکیان هیشامی کوڕی عەبدولمەلیکی کوڕی مەروان کە خەلیفەی مسلمانان بوو چوو بۆ حەج بۆ زیارەتی ماڵی خوا لە تەوافا زانا و عاریف و عالمی گەورەی بینی سالمی کوڕی عەبدوڵڵای کوڕی عومەری کوڕی خەتاب خوا لە هەموویان ڕازی بێ لە تەوافا کە بینی ئەو پیاوە گەورە ئەو عالمە گەورە وتی ئەی سالم سەلنی حاجەتەک وتی چی دەوێ داوا بکە پێویستی چییە وتی پێویستی چییە سالم وتی ئەی خەلیفەی موسڵمانان ئایا من شەرم دەکەم لە ماڵی خوا داوا لە غەیری خوا بکەم شەرم دەکەم لە ماڵی خوا داوا بکەم دەیوتی باش ئەگەر چوینە دەرەوە ئەڵێ کاتێک کە سالم ڕۆشتە دەرەوە هیشامی کوڕی عەبدولمەلی کە خەلیفەی مسلمانان بوو لە جێی ڕئیسی جمهوری ئەم سەردەمە بوو ئەڵێ کەوتە شوێنی وتی ها سالم ئەوە ئێستا لە دەرەوەی ماڵی خواین داوا بکە و داواکاریەکانت چییە سالمیش وتی، قوربان شتی دنیایی یان شتی قیامەتی، چونکە من بەهەشتم دەوێ. وتی، وەڵای سالم خۆ بەهەشت و قیامەت بەدەست من نییە، داوای شتی دنیایی بکە. سالمیش وتی، دەی خەلیفەی موسڵمانان، من لە ماڵی خوادا داوای دنیام لە کەسێ نەکردووە کە خاوەنی دنیایە، چۆن داوا لە کەسێک دەکەم کە خاوەنی نییە؟ من داوا تەنها لە خوا دەکەم، کێ خاوەنی دنیایە، اللە جل جلالە، تۆ دوو ڕۆژی کە بەجێی دێڵی من ئەمن شەرم دەکەم داوا لە کەسێ بکەم کە خاوە من لە ماڵی خۆیان داوام لێ نەکردووە کە خاوەنیەتی داوام لە خاوەنەکەی نەکردووە کە ئەڵایە چۆن داوا لە کەسێ دەکەم کە خاوەنی نییە بۆیە بەڕاستی زۆری بەلاوە تەعجب بوو چونکە سەرکردەکانی ئەو کات وەک سەرکردەکانی ئەم ڕۆژگارە نەبوون خەمتان نەبێ سەرکردەکانی ئێستا لە با لە تەوافی بەیتان نایان بینی زۆربان هەر بڕوایان بەو شتانە نییە هەندێکیان کە دەچن ئەوە بانگەشەی سیاسیە بۆیە بەداخەوە چونکە زۆرێکیان بەرنمەکان دوورە لە ئیسلامەوە و هەروەها ئێمەش کاتێک کە دەچین بۆ لای سەرکردەیەک بە زۆری داوای چی دەکەین ئەوە ئێمە بووینادەمان قوربان وەڵی عرضم وەرە عرضم وەرنەگرتووە بەخوا کوڕەکەشم تاعین نەبووە و بەخوا مەعاشەکەشمان کەمە و بەخوا بەخوا کۆمەڵێشتا داوایشتی دنیاییمان دەکرد بەداخەوە کە ئەو شتانە زۆر بیندراوە یاعین جاری وا وەفت چووە کۆمەڵێ خەڵکی زانای تیا بووە ڕیسمی تیا بووە داوایشتی شخصیان کردووە لە جیاتی ئەوەی داوایشتی عام بکەن بڵێ میلەتەکە برسێتی بڵێ چی و چی و ئەمانە داوایشتی شخصی دەکەن بەڵام سالم کە زانایەکی گەورە بوو وتی وەڵ داوای هیچی نەکرد وتی من داوام تەنها لە خوایە لە غەیری خوا داوا مەکە چونکە سوک دەبی و هیچی پێ ناکرێ و و بەکارت دێنێ و دوایی سەرفت دەکا و شیرچیشە ئێمە دەبێ هەر داوا لە خوا بکەین بەڕێزان و خۆشەویستان انجا دەبێ ئەوە بزانین و ئەگەر وعلم ان الامه لو اجتمعت على ان ينفعوك بشيء چونکە هیچ شتێک بەبێ خوا ناکرێ رفعت الاقلام وجفت الصحف قەڵەمەکان بەرز کرانەوە هەمووی نووسراون مەرەکەبەکە وشک بۆتەوە کەکە دەڵێ قەڵەمەکان چونکە قەڵەممان هەیە تایبەت بە لەوحی مەحفوزە و هەموو شتەکانی ئەم بوونەوەرەی تیا نووسراوە قەڵەمیشمان هەیە بە تایبەتە بە کیرامەن کاتیبین ئەوەی لەسەر شانمانن هەرچی ئینسان دەیکا دەینووسێ بۆیە هەموو شتەکان نووسراوە بەڕێزان و خۆشەویستان گرنگ ئەوەیە ئێمە تەنها پشت بە خوا بەستین و داوا لە خوا بکەین چونکە ئێمە بە بۆچونمان بەرامبەر بە خوا چۆن بێ قەناعەتمان چۆن بێ کار و کردەوەکەمان چۆن بێ و پێشینمان چۆن بێ لەسەر ئەو ئەساسە حیسابمان لەگەڵ دەکرێ عاقیبەتمان هەر بەو شێوەیە دەبێ لە قورئاندا خوای گەورە باسی دوو کەسمان بۆ دەکات کە کەوتنە دەریاوە و کەوتنە ناو بەحرەوە یەکێکیان ڕزگاری بوو چونکە پێشینەی چاچی هەبوو چونکە تەنها پشت و پەنای بەوخوا بوو هاواری بۆ خوا دەکرد کە ئەویش یونس پێغەمبەر بوو سەلامی خوای لەسەر بێ هەموو بیستوتانە کاتێک کەوتە ناو زگی حوتەکەوە خوای گەورە ڕزگاری کرد و فەرمووی فلولا أنه كان من المسبحين للبث فی بطنه الى یوم یبعثون ئەگەر ئەو لایوانە نەبوویا کە بەردەوام تەسبیحاتی خوای دەکرد و زیکر و یادی خوای دەکرد و پەنای بۆ خوا دەبرد ئەوە هەتا دنیا دنیایە و تا ڕۆژی قیامەتێ لەو بەحرەیە لەزگی ئەو نەهەنگەدا دەمایەوە بەڵام چونکە پێشینەی باشی هەبوو پەنای بۆ خوا بردبوو خوای گەورە ڕزگاری کرد یەکێکی تریش کە کەوتە ناو بەحرەوە و کەوتە ناو دەریاوە کە فیرعون بوو لەبەر ئەوەی پێشینەی چاچی نەبوو خراپ بوو ئەوە ڕزگاری نەبوو هەرچەند لە کاتی جانەڵادا و لە کاتی ڕوح دەرچوو ناوتی و ئەنە منە المسلمین ئەوە مسلمان بووم بەڵام پێی وترا ئەلئانە وقد عصیت قبل وكنت من المفسدين تازە تازە تۆ دەڵێی موسڵمان بووم تۆ پێشتر یاخی بووی و دژی دین و خوا بووی و وە لە مفسیدەکان بووی ئێستا هیچ دادت نادا وەکو خەڵکانێکی خۆمان هەیە لە کوردەواری خۆماندا دەڵێ هەتا نەینا لە تەبق نەیگو الله و سەدەق ئیوامان هەیە ناوی خوا نانێ هەتا سارەکەی نەکەوێتە تەقلە لێدان و ئەو کادڵە یا ئەڵە یا ئەڵە یا ئەڵە تاوەکو پاپۆڕەکە تاوەکو تارەکە خەلەلێکی بۆ درز نەبێت لە کاتی تەنگانەیە یا ئەڵڵا یا ئەڵڵایەتی بەڵام لە خۆشیدا چاوی بە مزگەوت ناکەوێت ئەگەر دەشێ بۆ تازیە کاتێ بانجی عسر دەدا ئەوان پشت دەکەنەوە لە مزگەوتەکە دوور دەکەونەوە بۆیە بەڕێزەکانم ئێمە دەبێت پێشینەی باشمان هەبێ ئێمە دەبێ لە خۆشیە خوا بناسین خوای گەورە لە ناخۆشیە فریامان دەکەوێ بۆیە هەوڵدەین دائیمەن پشت و پەنامان هەر خوا بێ پشت بە خوا ببەستین داوامان لە خوا بێ خوای گەورە کارەکانمان بۆ جێبەجێ دەکا وەڵاهی مالیکی کوڕی دینار دەگێڕێتەوە ئەڵێ جارێکیان لە بەسرە باران نەدەباری وشکە ساڵی بوو خەڵکان چەند چون بۆ نوێژە بارانە هەر وەڵام من نەدرایەوە هەر باران نەباری ئەڵێ جارێکیان کە چوین من و سابتی بەنانی بووین خەڵکەکە نوێژی کرد و ڕۆیشتەوە باران نەباری دنیا تاریک بوو سەیرمان کرد عەبدێکی ڕەشپێستی لاخ باریک هات هات لەوێ بە تەنیا نوێژی کرد و سەزدەی بۆ خوا برد و لە خوا پاڕاوتی خوایە سەر بەرز ناکەمەوە هەتاوە کوباران نەبارێنی خوایە ئەوە بۆ ئەو خەڵکەی ئاوا دەنێریەوە بەدەستی بەتاڵی خوایە بە هەقی ئەو خۆشەویستی کە تۆ بۆ منت هەیە خوایە ئەمن سەر بەرز ناکەمەوە هەتا باران نەباری ئەڵێ وەڵاهی هەردەم و دەست پەڵە هەورێک هات و بارانێکی زۆر باری ئەڵێ مالیک دەڵێ چوون بۆ لایەوە وتم ئەوە تۆ چۆن ئەو غەڵەتەت کرد دەڵێ خوا ئەو خۆشەویستی کە تۆ بۆ منت هەیە کابراژ وتی بۆ من وام گوتوتی ئا وتی دەی چۆن وا دەڵێ و چۆن دەزانی خوا تۆی خۆش دەوێ وەڵڵا دوعاکەی قبوڵ بوو ورچی لە خوا گرت وتی هەتا باران نەبارێ من ناڕۆمەوە چونکە پەنای بۆ خوا برد چونکە ڕاست و پاک بوو بەڕاستی داوای لە خوای کرد مالیک دەڵێ لەگەڵ سابتی بەنانیا ڕۆشتین بە دوایە عەبدێک بوو چۆ ماڵی نەخاس چوین وتمان پێمان بفرۆشە کە ناوی مەیمون بوو ئەڵێ وتی بە کەڵک نایەوە ئەوە هیچی پێ ناکرێ بەس خەریکی عیبادەتەوە من عەبدم زۆر عەبدێشکە بکڕن ئەڵێ بە بیست دینار کڕیمان و کاتێک کەوا بردمانەوە لە ڕێگە وتی ئەوە منتان بۆ کڕیوە خۆ من وەڵا هیچم پێ ناکرێ وتی وەڵی ئێمە تۆمان بۆیە کڕی و بەس خزمەتکاریە بکەین تۆ گەورەی ئێمەی ئێمە دەمانەوە لە خزمەتت دابین نەگوە عبدو کۆیلە وەک گەورەی خۆمان کە تۆ ئەوەندە لەگەڵ خوای گەورە عیلاقەت زۆرە و پشتی پێدەبەستی ئەڵێ ئای ئەو نهێنەی لە بینی من و خوادا بوو بەخوا ئاشکرا بوو یارمەتیم دەدەن دوور کە عاد نوێش بکەم چوو دەستمێژی گر لە مزگەوتەکە و بەخوا زۆر پەنامان بۆ بەرنامەی غێری خوا بردووە بۆ بەرنامەی چەپ و ئەم لاولا و هەرماڵێ وێران کردین بەخوا شیرک و تاوان و غەڵەتمان گەلێک زۆر کردو بە ڕێزەکانم بۆیە بەرەکە لە کارەکانمان دانەماوە لە کۆتاییدا دەبێ ئێمە هەرچۆنێک بێ بەردەوام بە خۆماندا بچینەوە و تۆبە بکەین و پەنا بۆ خوا بەرین بۆیە بۆیە دەڵین بۆ چاکسازی واقعی تاڵی کوردانم هاوار بۆ تۆ خدای گەورە و میهرەبانم دووری پەیامەکەی تۆیە ئاگر بەر بووە لە خەرمانم خودایە دەردی کوردانم ئای دەردی کوردان چەند گرانە ئەزان دەردی کوردان چییە خودایە دەردی کوردانم خەمێکی خستە سەرشانم کە نایتوانم بۆ بێگانە وەکو مەڕن بۆ بێگانە وەکو مەڕن بۆ دۆستانیان کوێر و کەڕن شەیدای پەڕۆ و قولە و شەڕن بۆ هەموو شتێ هەڵدەپەڕن کاریان هەمیشە لە دوایە دوژمن چی وت دەڵێن وایە کاریان هەمیشە لە دوایە دوژمن چی وت دەڵێن وایە بازرگانن بێ دەسمایە زانست لایان بێبەهایە بە چل ساڵ دەگەنە لوتکە گلۆر دەبنەوە وەختایە هەرچەند کوردان پاکن لە دین و ویژدانە بەڕێزن لەگەڵ میوانە بە ئارامن لە زیندانە ئازان لە قوربانیدانە بەڵام یاران چۆن من لەوان ڕەشبین نەبم بەدبین نەبم گەلێ ئەمە حاڵی بێ ئەوە خەرمانی ساڵی بێ چۆن و کەی سەر پێ دەکەوێ پێش دەکەوێ بۆیە ئەگەرمانێ پێشکەوین ئەگەرمانەوێ سەر پێکەوین با هانا بۆ خوا بەرین با تەنها لە خوا پاڕینەوە با داواکانمان تەنها و تەنها بۆ خوا بێ چونکە غێری خوا شیرکە و هەر ئیشی خۆمان پێ دەکەن و دوایی وازمان لێ دێنن یا ڕەبی خوایە بە خاتری ناوە جوانەکانی خود بی بەهانامانەوە یا ڕەبی خوا دەری خێرمان لێ بکەیەوە یا ڕەبی خوا ئێمە داوا لە تۆ دەکەین یا ڕەبی دەری خێرمان لێ بکەیەوە خوایە خێر و بەرەکەت بەسەرماندا بڵاو کەیەوە خوایە ڕەحم بەم میلەتە بکەی یا ئەڵڵا خوایە ئێمە هەر تۆمان هەیە یا ڕەبی خوایە سەرمان خەی یەک ریزی و برایەتی و خۆشەویستی لە ناوماندا زیاد کە یا ڕەب العالمین یا ڕەبی خوا ئەوەی دڵ بە خەمە دڵی خۆشکەی یا ئەڵڵا خوای ئەو ماڵانە ئاژاوان تیابی بەدەم کێشەکانیان و بۆیان چارەسەرکەی یا ڕەبی خوایە خەڵکێکی زۆر داوای دوعای شیفای کردووە ئێمەش هەر تۆمان هەی خوایە شیفایان بۆ بنێری یا شافی شیفای نەخۆشەکان بنێری یا ڕەب العالمین یا ڕەبی خوایە لەم ئەم قەیرانە و ئەم